والسلام علی سیدنا محمد و علی آله و اصحابه اجمعین ئیمانداران و خواناسانی بەڕێز وەکو جمعە ڕابردوو وتمانەگە خوای پەروەردگار پشتیوان بێ وتاری ئەم جمعەیەمان تایبەت دەکەین بە باسکردن لە ژینگە کە ئەمانەتی ژینگە یەکێکە لە ئەمانەتە هەرە گەورەکانی سەرجەم مرۆڤایەتی و کەسێک نییە لە باری ئەم ئەمانەتەیا بەشدار نەبێ. ژینگە واتە شوێنی ژیان لە دوو بڕگە پێکهاتووە، ژین لەگەڵ گە، وەکو چۆن ئەڵێی کۆمەڵگە، دەڵێی خوێندنگە، ئەڵێی خولگە، ژینگە واتە شوێنی ژیانی تۆ. کە شوێنی ژیانی ئێمە وەکو پەروەردگار بە جوانترین شێوە ئەم مرۆڤەی دروست کردووە لەناو هەموو هەسارەکانیشدا لەناو ئەستێرەکانیشدا لەناو خولگەکانی کۆمەڵەی دەوری خۆردا ئەم زەویەی پێ خەڵات کردووە ئەم زەویە کە قورئان ئاماژەی پێ دەکات دەفەرمێ وەفی الأرض آیات للموقنین بەڕاستی لە وردبوونەوە لەم زەویەدا گەلێک نیشانە و بەڵگە و دەسەڵاتی عەزەمەتی خوای پەروەردگار هەیە ئینسان تێڕا بمێنێ دەیبینێ بۆ ئینسانانێک کە ورد بنەوە کە تێ بفکرن دوو زانای بەناوبانگی بواری زەویناسی لە ئەمریکا کە ناویان دکتۆر فرانک پریس و دکتۆر ریمۆن سیڤرە مەقالەیەکی یەکجار گەورەیان هەیە لەسەر تایبەتمەندیەکانی ئەم زەویە کە مەجالی ئەوە نیە لە خوتبەیەکە ئەو هەموو بابەتە زانستیە باس کەی تەنها ئامادە ئاماژە بە دوو خاڵیان دەکەم کە ئەم ژینگەی سەر زەویە خوای گەورە چەند بە لەباری دروستی کردووە ئەم زەویەی ئێمە چەند مەترێکی گڵە نزیکی کیلۆمەترێک بەرەو زیاتر گڵە وردە بەردی تیایە دواتر یەک پارچە تەبەقێک بەس بەردە چەند کیلۆمەترێک ساف بەس بەردە و هیچ گڵی پێوە نییە دواتر لە ژێریا پڕە لە بورکان و غازات و شلەمەنی و مادەی ترسناک پەروەردگار ئەم چینە بەردەی لەژێر ئەم گڵەیە دروست کردەوەی ئەم گڵە نەجمێ ڕاگرێک بێ دووەمیشیان ناهێڵێ ئەم بورکانە عەزیمانەی ناو ناخی ئەم زەویە چونکە زەوی چەندین ساڵ یەک تۆپەڵی ئاگر بووە کە لە ڕۆژ جیابووەتەوە هەموو یەک پارچە ئاگر بووە ئێستاش ناوەکەی دەکوڵێت چاو لێ جاری وایە ئەو چینە بەردە زەبەلاحە کە چەندین کیلۆمەترە دەتەقێ یەک بورکان لە زەویەوە هەڵدەقڵێ وڵاتێک وێران دەکا یان بوومەلەرزەیەک ئەشڵەقێ ئەم چینە بەردە ناهێڵێ ئەوەش بێتە سەرەوە دووەمیان، چینی سەرەوەی زەوی ماددە شلەکانی وەکو ئاو و نەوت و پێویستیەکانی تری تێدایە، چینی ناوەی ڕەقە، ئەم نەرمی و ئەو ڕەقیە بەدەوریەکا کایەیەکی موگناتیسی دروست دەکا کە لە بەرگە هەواش تێدەپەڕێ، ئەم کایە موگناتیسیە دەوری ئەم گۆی زەویەی ئێمەی داوە دەمانپارێزێ لە دوو شتی سامناک، یەکەمیان لە بای خۆری کە لە خۆرەوە بایەک هەڵدەکا ئەم ڕەتی دەکاتەوە نایەڵێ وە سەر زەوی بێ دووەمیان لە هەوری پلازمی هەوری پلازمی ئەو دوو زانایە لە ئەمریکا دەڵێن لە زەوی دەیەوێت نزیک بێتەوە بەڵام ئەو کایە موگناتیسەی کە دروست بۆ بە دەوری زەویدا ڕەتی دەکاتەوە ناهێڵێ ئەم زەویە بشڵەقێنێ ئەڵێن ئەو هەوری پلازمایە سەد ملیار هێندەی ئەو قمبەلە ئەتۆمی لە هێرۆشیما درا بەهێزە ئەم زەویە هێندە پوخت دروست کراوە هەرچی سوودی ئەم بەشەرە بێ تیایەتی هەرچی زیان بەم بەشەر و مرۆڤە بگەیەنێ خوای گەورە لێی پاراستووە بۆ چونکە هەمووی بە تەوازن ڕاگیراوە ئینا کل شەیئین خەلقناه بقدر هەموو شتێک خوا دەفەرمێت لەم سەر زەویەدا بە ئەندازەگیری دامان ناوە بۆ نموونە پێکهێنەرەکانی ژینگە لە کۆندا دەڵێن سێ شتە، هەوایە، ئاوە، خاکە. بۆ نموونە سەیری هەوا بکە، ڕێژەکەی دیاریکراوە کە سوود بە مرۆڤ بگەیەنێ، لە سەتا حەفتا و هەشتی نایترۆجین، لە سەتا بیست و یەکی ئۆکسجین، لە سەتا یەکی گازە دەگمەنەکان، لە سەتا سفر پۆینت سفر چواری گازی دووەم ئۆکسیدی کاربۆنە کە ژەهرە. ئەم ڕێژەیە دیاریکراوەو حەمووی لە خزمەتی مرۆڤایە، سەیری گڵکە، سەیری قاکەکەکە، شاخەیە، دۆڵ هەیە، بەرزی هەیە، نزمی هەیە، بیابان هەیە، ئەگەر بێتو هەمووی هەر شاخاوی بوایە ژیان نەدەبوو، ئەگەر هەموو دنیا هەر بیابان بوایە تەوەری زەوی تێکدەچوو، پاشان ئەو کونانەی کە لە زەویدا هەن، حەتا کونە مشکەکان، کونە مارەکان، کونی جرجەکان، عولەماکان دەڵێن زۆر بەسوودن، خوا بەبێ حیکمەت ئەو دەعبایەی فێرنەکردووە ئەو زەویە بکۆڵێ، ئەڕواتە ناوەو هەوا دەباتە ناوەوە، سبحان اللە گڵ خۆرکە ئێستا کاتێک کە جووت دەست پێ دەکاتەوە بڕۆ ئەو دەشتە یان هەندێ عەرز هەڵکۆڵە لە بەهارە ئەبینی ئەو ئەرزە کۆمەڵێک کرمی تایە لە کوردەواری خۆمانە پێیان دەڵێین گڕخۆڵکەکان گڵ دەخوا ئەو کرمە باریکانە هیوا هەیە وایە زانی جاران بە سەزمانە دەیکوش دەیگو بۆی زەویەکەی لێپا بێتەوە بەڵام بەعکسەوە زاناکان دەڵێن لە یەک دۆنم زەویدا پێنج سەد هەزار کرمی گڕخۆڵکە هەیە لە یەک دۆنم زەویدا پێنج سەد هەزار دانەی تێدایە لە یەک ساڵا یەک تەن گڵ دەخۆن لە ماوەی یەک ساڵە کە ئەم زەویە چینی سەرەوەی سەهۆڵبەندانە و بەستوویەتی تۆ هیچ ناکەی ئەو لە ژێرەوە خەریکی کاری خۆیەتی یەک تەن زەوی ئەو گڵە لەو دۆنمایە دەخوا و پێنج سەد هەزار کردمە سبحان الله ناو معیدەی مادەیەکی کلسی تێدایە کە گڵەکەی خوا لە لای کلشەوە دەری دەکاتە دەرەوە دەبێتە کالیسۆم وەکو ئەوە وایە ئەم زەوێ سەر لە نوێ نوێ بێتەوە مادەی کیمیایی پێوە دەکا بۆی کە تۆ جووتت تیا کرد کیمیاییشن نەبوو ئەم زەویە نەمرێ ئەو گڕخۆڵکانە نەبن ئەو زەویەی ئێمە دەمرێ سبحان الله هەمووی خوای پەروەردگار بۆ داناوە بە تەنزیمێک ڕزقی هەمووش لێداوە هەمووی لە خزمەتی تۆدایە پاشان سەیری ئاو کە ڕێژەی دابەشبوونی ئاو وشکانی لە سەتا حەفتا و یەک و پۆین نۆ لەگەڵ لە سەتا بیست و هەشت و پۆین یەکی وشکانییە ئەگەر بێتو بە پێچەوانەوە بوایە باوەڕتان بێت نیوەی خەڵکی سەر زەوی لە تینوانە دەخنکا یان بازرگانی نەدەبو یان سەر زەوی هەر دەعمی سارە هەموو عالەمی دەکوشت بەڵام پاپۆڕە زەخمەکان بەم هەیە هەشت سەد تەن هەیە دوو هەزار تەن نەوتی تێدایە لەسەر پشتی دەریا دەڕوا و سەنری بۆ کەسیش نییە چاولێ ئەمە خوای پەروەردگار چۆن دابەشی کردووە حتا دەستی مرۆڤی نەگەیشتۆتێ هەمووی لە خزمەتی تۆدایە کە مرۆڤ دەستی گەیشتە ئەم ژینگەیە ئەم سەر زەوێ وێرانی دەکا قورئان دەفەرمێ ظهر الفساد في الارض في البر والبحر بما كسبت ايدي الناس دەفەرمێ بڵاو بۆوە وا ئاشکرا بوو خراپەکاریەکان لەسەر وشکانی و لەناو دەریادا بەهۆی مرۆڤەوە بەهۆی ئینسانەوە کە دەستی گەیشتە ئەم ژینگەیە و پیسی کرد لیذیقەهم بعض الذی عملوا ئەمجا ئینسان تاڵاوەکەی دەچێژێ تاڵاوی ئا ئەوە دەچێژێ کە ئەم ژینگەیی بۆ پیس کرد ئێستا ئەبینی نەخۆشیە سامناکەکان تێکچوونی باری هەوا کەژناسەکانی دنیا دەڵێن زەوی گۆیەکەی گۆڕاوە حتا لاربوونەوەکەی خەریکە تەسیری تێدەکرێ جاران وانەبوو ئەمە هەمووی تاڵاوەکەی خەریکە دەچێژین لعلهم يرجعون بۆ ئەوەی مرۆڤ بگەڕێتەوە بە خۆیدا بچێتەوە ئێستا هەموو ساڵێ کۆبوونەوەیەکی نێودەوڵەتی لەسەر ئاستی هەموو جیهان دەکرێ هەر جارەی لە وڵاتێکە بە شەرتی ئەو وڵاتە پێشکەوتنێکی بواری ژینگەی بووبێ چ وڵاتێک بۆ نمونە لە 2012 لە کۆتاییەکە تەماشا دەکەن ساڵی دوو هەزار و دوازدە چ وڵاتێک لە بواری ژینگەدا گەورەترین خزمەتی بە مرۆڤایەتی کردووە کۆبوونەوەی لووتکەی ئەو وڵاتانە دەچێتە ئەوێ ئەویش زۆر سوودمەند دەبێت کە ئەو هەموو خەڵکە ڕووی تێدەکا پێشنیارەکان دەکرێت ساڵی یەک فەقرە دادەندرێ ئێمە ئاگامان لەم سەر زەوێ بێ و نەیفەوتێنین ساڵی یەک پێشنیار دەکرێ و دەدرێتە ئەو وڵاتانە بە وەزارەتی ژینگەکانە بڵاو دەکرێتەوە بەڵێ خۆشەویستان ئایا وەزارەتێک هەیە ناوی ژینگە بێ لە قورئانا بەڵێ ئەم ئایەتە ئەم ئایەتە پێویستە لەسەر وەزارەتی ژینگەی هەموو جیهان بنووسرێ چونکە خوا فەرمووی ئەم زەوی و ئاسمانە ئەم هەوا و خاک و ئاوە پاک بوو کە دەستی بەشەری گەیشتە پیسی کرد دواتر تاڵاوی ئەم پیسبوونە ئەی بەشەرەکان خۆتان دەیچێژن ناچار دەبن ساڵانە کۆبوونەوە بکەن لعلهم یرجعون بۆی بەرنامە دانێن و بیگێڕنەوە دۆخی ئاسایی خۆی واللهی ئەم ئاەتە قورآانیە باسی یەک وەزارەتی گەورە دەکا بۆ ئەوەی کە دەڵێ ئیسلام قورآن بەس بینی خۆت و خوا و نوێش خۆ تەواو بەعکسەوە بە هەڵە چوون براکان بە هەڵە چوون بەڕێزان ئەو ئاەتە قورآانیە دەتوانی یەک وەزارەتی لەسەر بنیاد بنێی قورئان ئەبێ ئاوا لێکۆڵینەوەی لەسەر بکرێ و وەزارەت و بنەما و حکومەتی لەسەر بنیات بندرێ جۆن شکلۆی سەرۆکوەزیرانی یابان لە کۆبوونەوەی وڵاتانی ژینگەی جیهاندا لە ساڵی 2011دا وتی ئێمە لە ساڵی 1950دا پێنج ساڵ دوای تەواوبوونی جەنگی جیهانی یەکەم لە بواری تەکنەلۆژیا و پێشکەوتنا زۆر چوینە پێشەوە زۆر چوینە پێشەوە بەڵام سەرەتا نەزان بووین، نەمانزانی ئەو پێشکەوتنە کە سوودی بۆ خەڵک هەیە دەبێتە ماڵوێرانی بۆ خۆمان. پاشماوەی کارگەکان کە جیوەی تێدا بوو دەمانکردە دەریاوە. وەختێکمان زانی ماسیەکان جیوەکەیان خوارد، مرۆڤیش ماسی ڕاو دەکرد ماسیەکەی دەخوارد. بە هەزارەها خەڵکمان لێ مرد بەو ژەهراوی بوونە کە ماسی ژەهراوی دەخوارد. نیوەی کەمئەندام بوو، هەبوو چاوی دەهاتە دەرەوە لەنکاوە، هەبوو زمانی لاڵ دەبوو. ئێستا کە دوو هەزار و دوانزەیە لە هەزار و نۆ سەد و پەنجاوە ئەو سەرۆک وەزیرانی یابانە وتی تا ئێستاش نەوەی نەوەکانیان ئێستاش قەرەبووی ئەو کاتە لە حکومەت دەستێنێ مادام حکومەت بۆتە هۆی زیانگەیاندن بەم بەحرە و ئەو ماسێ بەهۆی ئەوەوە ژەهراوی بووە ئەبێ ئەم پیاوە قەرەبوو بکرێتەوە ئەگەر مرد نەوەکەی قەرەبووەکە هەر وەرگێ هەتا هەتایە بۆی حکومەت تەمبێت بێ ئا لەوێدا حکومەتی یابانی بە هۆش خۆی هاتەوە وتی پێشکەوتنی تەکنەلۆجی نابێ لەسەر بواری ژینگە بێ نابێ خزمەت بە خەڵک بکەی بەڵام خۆت وێران کەی بۆیە ئێستا دەبینی کۆمەڵە سارەیەک داهاتوە لە جیهان ئاوازم نەهاتێتە کوردستان پێ ئەڵێن ئۆتۆمبیلی سەوز یان لاپتۆپی کۆمپیتەر کە جانتاییە پێڵێن لاپتۆپی سەوز بۆ وای پێ دەڵێن خۆ ڕەنگی سەوز نییە یعنی ئەم سارێ ئەم ئۆتۆمبیلە یابان وای دروست کردووە کەمترین ڕێژەی بەنزین سەرف دەکا هەتا کەمتریش بەنزین سەرف کا و زۆرتر بڕوا کەمتر ژینگە سەرف پیس دەکا بنەمای ژینگە کە ئاو و خاک و هەوا بێ، قورئان لەبارەی ئاوە دەفەرمێ وەئەنزەلنا من السماء ماء طهورا ئێمە لە ئاسمانەوە ئاوێکمان ناردۆتە خوارەوە کە پاکە بۆ خۆی و بە هەر چیش بکەوێ پاکی دەکاتەوە وەڵی ئاوی ئاسمان ئەو بارانە ئەوەندە پاکە بەڕێزان زەمەنی زوو کە ئاسمان پیس نەبوو بوو دووکەڵەکەی نەچووە ناوەوە ئا لەو کاتەدا بۆ نەخۆشی ئاوی بارانیان گرتووە کابرا نەخۆشی پێستی بووبێ وتویان ئەو کەسانی نەخۆشی خروی پێستیان هەیە ئەوەڵ بارانی پەڵە خۆتی بدە بەر چا دەبی فعلا چاکیش بووە بارانیان گرتوتەوە لە قاپێکا و نەخۆشەکە خواردوێتی و سبحان الله شیفای دڵ و دەرونی داوە شیفای معیدە و ڕیخۆڵەکانی داوە چونکە خوا دەفەرمێ نردمانە خوارەوە لە ئاسمانەوە بارانێک کە هەم خۆی پاکە هەم پاکەوەکەریشە بەس بەو ئاوە دەبێت پاک بکرێتەوە ئاتخوا سەیرکە ئێستا قابەدی تۆڵ دەشۆرێ ناشۆرێ هەرچی مادەی تعقیم وەرە قاب و حاجاتەکەی ماڵت پێ ناشۆرێ وەرە جلەکەت بە بەنزین دەشۆرێ ناشۆرێ ئللا ئەبێ بە ئاو پەنا بۆ ئاو بەری هەم پاکە هەم پاککەرەوەیە بەڵام کاتێک کە مرۆڤ دەستی گەیشتە بارانەکەش بەهۆی پیسبوونی هەواوە تەماشا دەکەی بەهۆی ئەو هەموو کارگە زۆرە ئەو هەموو ئوتومبیلە زۆرە بڕینەوەی دار و دارستانەکان ئەو هەموو هەڵمەی کە بە ئاسمانە دەچێ ترشەڵۆکە باران دروست بوو کە گۆگرد و هایدرۆجین یەک دەگرێ بینیمان لە کاتێکا حەوت سەد و ئەوەندە بیرەی کوێت تەقیەوە لە جەنگی کەنداودا لە هندستانەوە تا کوردستان یەک بارانی ڕەش باری بینیمان بارانە ڕەشەکە ئەوە هەموو ترشەڵۆکی بارانە تەنانەت ئەو بارانە زۆر مەترسیدارە زاناکان دەڵێن ئەگە سەقفی ئەم مزگەوتە ئەم خانووە کە چیمەنتۆیە بەشی سەد ساڵ بکە یەک بارانی ئاوا ڕەش لێیدا بیست ساڵ عمری دادەبەزێنێ کونکونی دەکا کە چوو شەناخی زەویەوە پاشی پەنجا ساڵی تریش ئەو کانیە تەسیری ئەو بارانە ڕەشەی لەسەرە و کە دەشچێتەوە سەر دەریاکانەوە ئەو دوو کەڵاوە جارش کە ماسی و زیندەوەرەکان دەیخۆن و لێی زیانمەند دەبن بەڵێ مرۆڤ ئەوەشی پیس کرد ئاوە ژێر زەوییەکە، خوای پەروەردگار دەفەرمێ، ئەی ئینسان سەیری ئەو بیرە کە کاتێک کە سۆندەکەیت بەدەستەوەیە کە بەکاری دێنی زۆر خەڵاتێکی گەورەی پەروەردگارە، خوا دەفەرمێ کە غەزەبم لە کۆمەڵێک قەوم گرت بەهۆی کردار و سەرپێچییە نالەبارەکانیانەوە بێ شەرعی خوا و سنوور شکاندنەوە، یەک نیشانە باس دەکا، وبئر معطلة وقصر مشید، خوا دەفەرمێ کۆشک و تەلارەکانیانم تێک نەدا. بومەلەرزەم بۆ نەناردن غەزەبێکم لێ گرتن بیرەکانیانم وشک کردن سەیرت دەکرد یەک بیر یەک کانی قەتراوی تێدا نەما بەڵام کە سەرت بەرز دەکردەوە ئەو هەموو کۆشک و تەلارە بە ئاسمان ناچوو بوو کۆشک و تەلار و ڤێلا قیمەتی چیە کە ئاو نەبوو بیخۆیتەوە ئەتوانی بەبێ نەوت و بەنزین و گاز بژی بەڵام ناتوانی بەبێ ئاو بژی خوا دەفەرمێ کە غەزەبم لە قەومێک گر وبئر معطلة سەرچاوەی ئاوەکانیانم وشک کرد کابرا لەناو ئەو کۆشک و تەلارەیە هەمووی لە تینوانە خنکان نا دەزانی پەنا بۆ کوێ بەرن لەبەر ئەوە ئەو ئاوەی ژێر زەویش بەڕاستی خەڵاتێکی گەورەی پەروەردگارە ئەم هەوایە ئەم هەوایە زۆر زۆر خەتەرترین حاڵەتێک لەسەری ئەوەیە کە ناتوانی لێی بێ احتیاج بی بەڵێ خۆشەویستان تۆ دەتوانی ئاو نەخۆیتەوە بۆ نمونە دەڵێ من ئاوی ئەم دەبەیە ناخۆمەوە ئاوی ئەم بەلوعەیە ناخۆمەوە یان پیسە کرسی هەیە دەزگایەکی بۆ دادەنێم مەکینەیەکی بۆ دادەنێم ئاوەکەم بۆ پاڵەفتەکە یان ئەم خواردنە لە بازارە بەسەر چووە هەیە بۆت بنڵە خواردنی بازار ناخۆم خۆت ئازادی چەند سعاتێ خۆم برسی دەکەم تا دەگەمە خواردنێکی پاک بەڵام هەوا ناتوانی خۆتی لێ بپارێزی هەوا ئیلا ناچاری هەر هەڵی مژی پاک بێ و پیس بێ خۆلوتن ناگری هەناسە ناگری ئەبێ هەر هەڵی مژی بۆیە ئەمڕۆ لە جیهانا هەوا گەورەترین مەترسی لەسەرە بەڵام مەترسیەکانیان تۆزێ کەمتر کردۆتەوە مەعمەلێکی چیمەنتۆ لە وڵاتانی پێشکەوتوودا ئەبێت لە هەر چوار دەوریەوە حەوت کیلۆمەتر دوور بێت لە هەموو بەشەرێک نابێ یەک خانووی لێ بێ نابێ یەک کێڵگەی کشتوکاڵی نەبێ نابێ یەک مەڕ و بزنی لێ بلەوەڕێ ئەو شوێنەی مەعمەل چیمەنتۆی لێیە بە هەر چوار دەوریە حەوت کیلۆمەتر مەعمەلی قیر نابێ یەک تاکە بە شەرێکیش لەو سنوورەدا بۆ پێنج کیلۆمەتر لێی نزیک بێ نابێ یەک بزن و مەڕ و متەوازینی مریشکی لێ نزیک بێ نابێت کێڵگەی کشتوکاڵی لێبێت لە مەعمەری قیرە ئەگەر جادەیەک دروست کرا واجبە پێش ئەوەی قیری جادەکە بکرێ ئەو بینی هەردوو جادەیە نەمام ڕێژ بکرێ و دارەکان پێ بگەن ئەمجا قیرەکە بکرێ لە وڵاتان ئاوایە نەک لە وڵاتی ئێمەدا کارگەی قیر لە ناو ماڵانیش دابندرێ کەس ناڵێ بۆ وا دەکەی هیچ ئەمڕۆش دوور و نزیکی نەماوە ئەڵێ ئەو کارگەیە لە من دوورە بەڵام ئەو کارگەیە لە فڵان کەس نزیکە ئەو کارگەیە من ژەهرەکەی نامژم، بەڵام ئەو خەیار و تەماتەی ناو ئەو پلاستیکە دەیمژێ. دیسان جارێشکە دێتەوە بۆ لەشی تۆ. لەبەر ئەوە ژینگەی هەوایی زۆر خەتەرە کە کەس خۆی بۆ لێ ناپارێزرێ. پاشان زۆربوونی مرۆڤ هەوای پیس کردووە. لە هەزار و هەشت سەدا ئیماندارانی بەڕێز یەک ملیار خەڵک لەم سەر زەویە هەبووە. دوو سەد و دوانزە ساڵ لەمەوبەر یەک ملیار خەڵک لەم سەر زەویە هەبووە. کۆتایی دوو هەزار و یانزە حەوت ملیار کەس لەسەر زەوی تۆمار کرا. لە ماوەی دوو سەد ساڵە شەش ملیار خەڵک زیادی کردووە ئامارەکان دەڵێن لە دوو هەزار و پەنجا دا دەگاتە نۆ ملیار و دوو سەد ملیۆن خەڵک ئەم هەموو خەڵکە هەناسە دەداتەوە ئەم هەموو خەڵکە خۆراک دەخوا بزنی دەوێ مەڕی دەوێ مانگای دەوێ مریشکی دەوێ ئەمانە هەموو دیسان ژینگە پیس دەکاتەوە دار دەبڕێتەوە پێویستەکانی خۆی جێبەجێ دەکا ئەواتە هەوای سەر زەوی جارێش کە بەدەستی مرۆڤ لە مەترسێکی گەورەدایە بۆیە لە ژینگەی هەواییدا ئەبێت تۆ دوعا بۆ دوژمنەکەشت بکەیت لە سیاسەتدا وانە لە سیاسەتدا دوژمنی وڵاتەکەت پێت خۆشە ئەو گەلە نابوت بێ بێ بەرهەم بێ هەژار بێ بەڵام لە ژینگەی هەواییدا دەبێت دوعا بکەی بڵێ خوا دوژمنەکەشم ژینگەکەی پاک بێ ئەزانن بۆ؟ چونکە کاتێک کە لە وڵاتێکی باکووری ئەوروپادا کارگەیەک دەبێتە هۆی کونبوونی چینی ئۆزۆنی هەوا من و تۆ لە کوردستانا زیانمان پێدەگا کاتێ هەوای ئیسرائیل پیس بێ کابرا لە حەرەمی مەکەدا هەوا پیسەکە هەڵدەمژێ چاولێ هەوا بەربەستێکی نییە بۆیە گەورەترین تاوان بەرامبەر بە ژینگە بکرێ بەرامبەر بە هەوایە ئا لێرەدا پێویستە ئاماژە بەوە بکەم خوا هیدایەتی ئەو کەسە نەزانانە بدا کە تایە دەسووتێنن لە کوردستانەوە سووتاندیان لەبەرەوە ئەوانە هێندە نەزانن دوعای شەڕیان لێ بکەی ڕەم بە گوناه بێ بڵێ خوای ئەوانە زۆر نەزانن خوای هیدایەتیان بدەیت ئەو عەقڵیان بکەیتەوە کە گەورەترین تاوانیان ئەنجام داوە و ڕەم بێ تۆبەیان لێ نەکردبێ وەڵڵاهی خۆشەویستانم ئیماندارانی ئەهلی مزگەوت ڕەم بە کێمان دابێ ئەو تانەی سووتاندبێ و بەڵام نەزانانە کردبێتی من لێرەوە پێیان دەڵێم قەسەم بە ئەڵڵا ئەم جارەش سوێند بەخوای پەروەردگار کەسێ بچێ ئەو تانکی ئاوەی ئام شارۆچکەیە کە ئاوی هەموومانی لێ دابەش دەکرێت بۆ ماڵەکان بۆ نموونە بچێت زەهری تێ بکات زەهر ئەمە چ تاوانێکە هەها هەموو دنیا پێی ئەزانێ ئەڵەن زەهریان کردە تانکی ئاوەکانی فڵان شوێنەوە خەڵک ئاوەکەی ژەهراوی بوو هەرچی ڕی عالەمە دەزگاکانی ڕاگەاندن بۆی دێنە سەرخەت هەر یەکە دەیەوێت لێدوانێک بدە ئەمە چەند خەتەرە وەڵی خەتەری ئەوە کەمترە لەوەی پێتایەک دەسووتێنە لەسەر مجەمەعەکە لەسەر شارێکە بۆ چونکە کە ئاشکرا بوو منوت و ئاوەکە ناخۆینەوە خێرا بەربەست دەکرێ، ئاوەکە لە ناو دەبرێ، تانکیەکە دەشۆرێتەوە، تۆ خێرا ئاوی پاک دەخۆیتەوە، نایخۆی. ئەوەی بچێتە ماڵێکەوە و مەنجەڵەکەی هەڵداتەوە و زەهر بکاتە ناو خواردنی ئەو منداڵە ساوایانەوە چەند موجریمە. وەڵڵاهی قەسەم بەخوا ئەوەی کەوا تایەک دەسووتێنێ لە ناو شار و شارۆچکەیەک و شوێنێک و ئاوەدانییەکە لەوە موجریمترە. بۆ موجریمترە؟ چونکە کە دەتوانم خواردنەکە نەخۆم تەلەفی کەم، بەڵام دەتوانم بڵێم ئەو دووکەڵە هەڵنامژم؟ هەموومان هەڵمان نەمژی بە چاک و خراپەوە بەوەی نەفرەتی لێ دەکرد و بەوەی ئاگرەکەی کردەوە هەردووکی وەکو یەک هەڵی نەمژی ئەو مناڵە ساوایی سەر بێشکە هەڵی نەمژی ئەیبە چەند خەڵک ببوورابێتەوە بە ڕەبۆ چەند کەس داخڵی خەستەخانەکان بووبێ ئەزانی ئەو تایە ڕەشە ئەگەر بێت و بچێتە ناو مەڵاشوتەوە لە سەتا سەت و دە تووشی سەرەتانت دەکا بەبێ هیچ گومانێک یعنی یەک تۆز دەمت کرابێتەوە بۆیە لە زۆربەی وڵاتان کە شتێکی وا ڕوو بدا پەنا بەخوا یەکسەر دەمامکێک دەکەن چونکە ئەگەر ڕەشیەکە بەرما باشوت کەوێ هیچ گومانت نەبێت کە تووشی سەرەتان بووی ئاچ تاوانێکە ئەبێ ئێمە کەیم ئێمە جاران دەمانگوت بەرامبەر بە بەعس تایەمان دەسووتان ئەوەش هەڵەیە چونکە ئەبێ ژینگەی دوژمنەکەشت پێخۆش بێ پاک بێ خوا عێراق خەریکە جارێشکە کاول دەبێتەوە زۆر زۆر نزیکە شەڕێشکەی ناوخۆی بینی کورد و عەرەب دروست بێتەوە تۆ لەو کاتەدا پێت خۆش بێ ژینگەی بەغا پاک بێت چونکە کە گەردەلوولێک لەوێ هەڵی کلێرە تۆ خۆڵباران بۆ دەبارێ لە بواری ژینگەی هەواییدا بڵێ خوا دوژمنەکەشم هەواکەی پاک بێ چونکە ئەو هەوایە سنوورە جوغرافیەکان ناناسێ لەبەرئەوە هەر کەسێ دەستی هەبووبێ لە سووتاندنی تایەکە، لەوەی لە دووکانەکەی پێی بەخشیبێ و کتێتی پشۆ بیسووتێنا، لەوەی بە ماتۆڕ و سەیارەیەک بۆی گواستبێتەوە، ئەبێ بڵێ خوایە لێم ببووری نەزان بووم، چونکە جەریمەی ئەو هەموو خەڵکە لە تای تەرازووی قیامەتی وەڵڵا وەڵڵا دەبینێ. ئەو هەموو خەڵکە ئەو هەموو ژەهرەی بە گەروودا کرا. لەبەرئەوە تخوا گاڵتە نییە، ئەم زەویە ئەمانەتە بەڕێزان، ئەمانەتە لەوە نییە پارەکە خیانەتی لێ بکەی. خوا دەفەرمێ یەکێک لە نیشانەکانی نغڕۆبوونی ئەم دنیای و تێداچوونی ئەوەیە خەڵک کە هەڵدەستن سەی دەکەن دووکەڵێکی ڕەش بەری ئاسمانی گرتووە پەنا بخوا بۆ ئینسانی مسلمان ئەوە نیشانەی تێکچوونی دنیایە نەک خۆشی و سەیران و نەورۆز بێ نەک ڕۆژێکی نوێ و پێشوازی کردن لە ساڵێکی نوێ بێ ئەبێ ئەم میلەتە عەقڵی بکاتەوە ئەی ئەو تەق و تۆقە ئەی یاری ئاگرین ئەی ئەو زرمبوهوڕە من کە چومەوە لە مزگەوت وەم زانی خێرا بیخەنە سەر تەلەفیزۆن ئەمە ئیعلان مفاجعە گەورەکە ڕاگەیاندرا ئیعلانی دەوڵەتی کوردی کرا وەم زانی هەر چوار پارچەی کوردستان بۆتەوە یەک و دەوڵەتێکمان ئیعلان بوو خۆشەویستان ئێمە ژینگەکەمان کارەساتێکی تری بەرەو ڕوو ڕۆیشتووە ئەویش بوونی پلاستیکە ئەمە مزگەوتە وتاری جمعەیە بۆ قازانجە بۆ ئەوەیە کە شتێکی خێر لەگەڵ خۆمانە بەرینەوە بۆ ماڵ و مناڵەکەمان و بۆ خۆمان وتاری جومعە پێک نەهاتووە لەوەی دوو ڕکا نوێژ بکەی یان خەڵکێک پەنا بەخوا دوور لە جەنابتان و مزگەوتەکەمان سەرخەوێک لە مزگەوت بشکێنن دوای بڕاتەوە بۆ ماڵێ بۆ ئەوەیە تێبگەی ئەم دنیا باسی چی تێیایە ئێمە دنیا و قیامەتمان گرێدراوە بە یەکەوە دین و علممان گرێداوە بە یەکەوە قورئان و زانستمان گرێداوە بە یەکەوە لەبەر ئەوە ئەم پلاستیکە کاتی خۆی لە ژینگەدا نەبووە لە مەعمەلا دروست دەکرێت گەورەترین کاریگەری سلبی هەیە لەسەر ژینگە هەمووشمان ئەمڕۆ بەکاری دێنین لە نەعلێکەوە کە لە پێی دەکەی لە پێڵاوێکەوە، لە عەلاگەیەک و کەشتی دێنێ ماڵەوە، لە دەبەیەکی ئاوەوە، لە دەبەیەکی سادی و دۆ و ماستەوە تا جانتا و سەتڵی ماڵەکەت هەمووی لە پلاستیک دروست کراوە، هەمووی نایلۆنە. زانایانیش دەڵێن گەورەترین دوژمنی ژینگە نایلۆنە. بۆ دوو زەرەری هەیە، یەکەم لە بواری ژینگەییدا سەیری کشتوکاڵکە، ئەو نایلۆنە کە ئەو مەعمەلەی دروستی کردووە ئەڵێ ئەگەر سێ سەد ساڵ لە زەویدا بمێنێتەوە ئەمجا شی دەبێتەوە سێ سەد ساڵ یانی پێنج شەش پشت دەبڕێنێتەوە ڕەگی دار و گوڵ گەیشتە سەر ئەو پلاستیکە وشک دەبێ ئەوەندە پێ قەڵسە کەواتە لە بواری کشتوکاڵا زەرەرێکی گەورەیە لە بواری بیناسازیدا لە قوڵایی بیست مەتردا پارچەیەک تایە و نایلۆن هەبێ ئەو بینای ئاخری دەتەقێ ئیلا دەتەقێت چونکە فشەڵبوونێک دروست دەکا کە شی بۆوانە بیناکە لە ناو دەبا لە بواری ئاژەڵە هەر ئاژەڵێک نایلۆن چۆسکیەوە ئیلا سەرەنجام دەیکوژێت جاری وایە زوو جاری وایە بە درێژخان چەند ئاژەڵمان بینی فەقیرە پۆستاڵی خواردبوو لە دوایدا سەیەکرد یان نایلۆنی خواردەوە مانگایەکە با دەکا کە سەریان بڕیوە سێکەن ڕیخۆڵەکانی پڕە لە نایلۆن لەبەرەوە مەترسیەکی گەورەی لەسەر هەموو لەسەر وشکانی لە هاویناندا کە ڕەشەبایە کەڵەکە ئازانی ئەو هەموو عەلاگە ڕەشەوە بە حەواوە چ دیمەنێکی ناشرینە پاشان دەیبا بە سەر زرعات یا دەکا بەسە ماڵان یا دەکا بەسە مناڵ یا دەکا لە زستانانا مەنهۆڵەکان دەگرێت چونکە ئێستا کاغەزێک شتێک دەتوێتەوە ئەو نایلۆنە ئەو دەبەیە ئەو عەلاگەیە چوە هەر مەنهۆڵەکەوە یەک جار گرتی تازە ناکرێتەوە ئەمجا لافاو دروست دەبێت ئاوەکان دێتە سەرەوە زۆربەی شارەکان کە لافاوی دروست دەبێت خۆ مەنهۆڵی هەیە کاکە مەنهۆڵەکە پڕ بووە لە عەلاگە لەبەرەوە خێرێکی گەورەیە کە سەری مەنهۆڵەکەت بینی کۆمەڵە عەلاگە و دەبە گرتوویەتی خێرا لای بەی بۆی ئەمە نەچێتە ناو مەیخە ناوەوە، کە خستە ناوە لە شوێنێکا پەنگ دەخواتەوە و تازە لەناوچوونی زەحمەتە و ئاوەڕۆکە هەڵدەتەکێ. لە دەریادا ساڵی یەک ملیۆن ماسی زیاتر بە هۆی نایلۆنەوە کە نایلۆن دەخۆن لەناو دەچن. ماسی وەرە یەک پارچە عەلاگەی ڕەشی بدەی دەیکوژێ. لە زەهر پیسترە بۆی. خۆشەویستان لە ڕووی تەندروستیەوە ئێمە لەژێر خەتەرێکی گەورەداین بۆیە هەموومان واجبە ئاگادار بین دەبەیەک ئاو دێنن سەرێکی مناڵک بۆ مەکتەب بۆی تێدەکەن لەبەرەوە ئاگادار بن خۆشەویستانم ئەو دەبە ئاوەی کڕیت بۆ یەک جار بەکاردێ نابێ بۆ مناڵەکەت هەموو ڕۆژێ بۆی بخەیە جانتاکەەوە فەقیە بۆی بکەنە سەلاجەکە و مناڵەکە هەر لەگەڵ خۆیان دەیبە ئەڵێ ئەم دەبە ساردێ بیشۆن دوای ئاوی ساردی تێکەن هەر لە سەلاجەکە دێنە و دەیخواتەوە زۆربەی ماڵ ئەوە لە سەلاجەکەیان هەیە نابێت کە چویتەوە لە جومعە تکایە بەکاری مەیەنە ئەمە ئامۆژگاریکی خێرە بۆ خۆشم و بۆ ئێوەش ئەمە هەموو لە زانستە وەرمانگرتووە دبەی ساردی نابێ بەکار بهێندرێ بۆ ئاوی سارد دبەی ما سەتڵی ماست ئێرانیەکان و تورکی و ئەوانە نابێ ئافرەتی وەڵە بەخوا چاشی دەبەستێ لە سەلاجە ئەو لە پاپۆنەکە باشترە نەخێ بە عەکسەوە ئەوە کۆمەڵە زیانت پێ دەگەیەنێ لاستیکی طبی بۆ منە ڵات دانیا تو ئەدەی لاستیکێکی طبی بۆ بکڕم با بخۆی بیمژێ و پوکەکانی پێ بخورێنێ مەمەی شیر کە لاستیک بێ زۆر زیانی هەیە دوایی لە ناو سێگۆشەکەدا حەرف نووسراوە. ژمارە یەک واتە ئەم دەبەیە دروست کراوە بۆی ئاو و خواردن و زەیت و ئەمانەی پێ بکرێ دروستە بۆ ئەوە. یەعنی ئەگەر ژمارە یەک لە دەبەی ئاو نووسرابوو تۆ خواردتەوە هیچ زیانێکت پێ ناگەیەنێ چونکە ئەم دەبەیە ئەم لاستیکە بۆ خواردنەوە دەشێ. دە بەو خوا دەبە ئاوم بینیوە لە مەتعەمە ئێستا یادم دەکەوێتەوە کە سەیری ژێرەکەم کردوە ژمارە سێی لێ نووسراوە. یەعنی کاتی خۆی جا یاسای ڵم بۆچی دروست کراوە ئەوە دووەم ئەگەر ژمارە دووی لێ نوسرابوو یەعنی ئەم لاسیکە بۆ شامپۆ بۆ زایی بۆ فاس و موعجیزەی کاشی سڕینەوە ئەوانە بەکار دێ نابێ ئەم ژمارە دوو ئاوی تێ بکرێ بە هیچ شێوەیەک نابێ تێی بکرێ ئەگەر ژمارە سێ بوو یەعنی ئەمە بەس بۆ فەحسی میز و پیسایی بەکار دەهێندرێ لە بەخوا بۆ کوردستان هاتووە بۆ فەحسی گوو و پیسایی لە ڕووی جەنابتان ئاوی تێدا فرۆشراوە دەبەی ساردی تیا فرۆشراوە چونکە هیچ کەسێک نیە بڵێ ئەم وڵاتە بۆ وایە هەر هەر مووی خەوتووە کاربەدەستەکە ماڵ و منداڵی لە خاریجە بۆ خۆشی لێرە بای ئەوەندە سێ چوار دکتۆر بە دیارە نە سەرپەرشتی تەندروستی دەکەن ئیتر خەڵکیش خۆ ئەوە بە خەڵکی خۆی نازانێ بە وڵاتی خۆی نازانێ چۆن دووکەڵەکە بەسەرا وەرجا چیە ئەوپەڕی کە نەخۆش کەوتم خێرا ڕادەکەم بۆ ئەمریکا دەرزێک لە خۆم دەم و دێمەوە. خەڵک بۆ سەرتاشین ئەچێ بۆ کەنەدا. چونکە پارەی وڵاتەکە ئەوەندە ڕژاوە بۆ کۆمەڵە خەڵک، کۆمەڵە خەڵکی بردووە بە ناخی زەوی و ژێرزەمینە. هەیە لە شوقەی حەوڤێللای نازانم چیا جێی نابێت، ئەوەش لە ژێرزەمینیشا کرێکانی دەست ناکەوێت. چینی ناوەڕاست کەم بۆوە. جا خۆشەویستان کە سەیری بکەن لە ژمارەی چوارا، ژمارە سێ بۆ بۆری زێراب و فەحسی میز و پیسایی بەکاردێ. ژمارە چوار یانی بۆ قاپی سی دوی و ئەم شتانە بەکاردەهێندرێ. ئەوە کە قاپێک سیدی تێ هەڵدەگیرێ یعنی پارێزەرە سیدی بۆ خۆی نابێ مناڵ دەستی دا لەبەر دەمێ مناڵەکانیشمان سیدیەکانە بەدەستەوەیە ئەم سیدی و دی ڤیدیانە مادەی زەهراویان پێوەیە ئەبێ ئەو قوتوەی تێ هەڵدەگری لە مادەی چواری نایلۆن دروست کرابێ ناوی بخەی علاگەی نایلۆنیشەوە لە مادەی پێنجا پلاسکۆ دەرچووە ناجیحە بۆ خواردن واتە قاپی پلاسکۆ کە لە جیاتی شوشە بەکاردێ لە ماڵان ئەبێ کوالیتەکەی ژمارە پێنجی نایلۆن بێ بەس ژمارە پێنجی بەکاردێ ژمارە شەش لە ئەمریکا لە ساڵی هەشتاوە مەنع کراوە هەر کەسێ پێی بگیرێ وەکو موادی مخدری پێ بگیرێ وایە ژمارە پێنجی نابێ بە شەشی بەکار بێت لە ژمارە حەوتا واتا نزیکی فەوتانت دەکاتەوە بۆیە لە ئەمریکا لە نەخۆشخانەی هۆپینگس چەندین خەڵک مردن کاتێک کە سەیریان کرد لە ئەنجامی بەکارهێنانەوەی زۆری دەبەکاندا نانزانی بوو بەکاریان هێنابوو هەمان حاڵە لە بەرازیل و لە دوبەیش دوبارە بۆتەوە لە وڵاتی ئێمەش تەیەکەی مناڵەکە دێتەوە عەیبی نەوە سکم دێشێ هیچت خواردوە ئەڵێ نەخێر بەس ئاوم خواردوەتەوە دەی ئەم دەبەی ئاوە دوو حاڵەت سێ حاڵەتە یان ئەوەیە ئاوت بۆ تێکردوێتەوە فەقیرە هەموو ڕۆژێ هەر لەو دەبە بۆ دووبارە کردوێتەوە چونکە ئەوە ڕووپۆشێکی پێوەیە کە دروست کراوە سەرەکە کرایەوە هەوایدا ڕووپۆشەکە لە ناوچوو بەس بۆ ئەو جارە ڕووپۆش کراوە هەیە چای تیا دەخواتەوە بەنا بەخوا لێ کاتەوە چای خۆی تیا دەخواتەوە دۆی تیا دەخواتەوە نابێ ئەمە هەڵەیەکی گەورەیە حاڵەتی دووەمیان ئەوەیە بەسەر چووە ئاوەکە سەی تاریخەکەی کە بەسەر چووە یان سێم زۆر تازەیە بەڵام کابرای دوکاندار بە ئیهمالی لەبەر هەتاو دایناوە ئەو دەبە ئاوە ئەو ماستە ئەو ساردە لە هەر دوکانەکە بەحاڵ تیشکی خۆری لێدرێ ناوێ بفرێتەوە بە تەلەف بکرێت لەبەرەوە بەحاڵ تیشکی خۆری لێدرا مادەی حافیزەی ناوێ بێتە زەهر هەیە من لەژێر چ مەترسیەکەین لەبەر ئەو سەرجادەیە خەڵک سادی و دۆ و ماستا و ئەمانە دادنێ بۆ خەڵکو بێشی دەبێ و لە ماڵەوە سەیەکی مناڵەکە بۆ خۆت سکت دێشێ ناشزانی بۆ سکت دێشێ ئەوە بزانە لەسەر چییە ئەم ژانە سکت گرتووە ئێستا خۆشەویستان وڵاتان بۆیان دەرکەوتووە ئایەتەکەی قورئان دەفەرمێت لیوذیقهم بعض الذی عملوا به ئێستا ئەبێت تاڵاوی ئەو بەکارهێنانی ژینگەیە کە پیسیان کردو بەهۆی نایلۆنەوە بیچێژن لە وڵاتیش وەکو فەڕەنسا مەنع کراوە معمەلی پلاستیک و نایلۆن هەبێ بۆ ئەڵێ کە هەت بوو ئەوەندە باج لەسەر دادنێم کابرا ناچارە بە گران بە هاوڵاتی بفرۆشێ هاوڵاتیەکە لەبەر گرانی بۆی ناکڕدێ لە وڵاتی فەڕەنساوانی لە فەڕەنسا ژیاوە نەزانن کابرا قاپی شوشە بکڕێ دە قات هەرزانترە لەوەی قاپێکی نایلۆن بکڕێ و شلەیەکی تێدا بخوا. حکومەتەکە وای لێکردووە خەڵک لەبەر گرانی بۆی نەکڕێ ئەزانێ چ زیانێکی هەیە. چارەسەرەکانیان لە کۆتایی وتارەکەدا کە ئێمە لەژێر یەعنی بەڕاستی خراپەی ئەم پلاستیکەدا ئەم لاستیکەدا دەژین یەکەم ئەرکی حکومەتە کارگەی ڕیسایکلین بکاتەوە ڕیسایکلین واتە دووبارە دروستکردنەوەی ئەو مادانە نایخەنەوە ئاوەدە نەوەک نەخۆشێک بەم دەبێ ئاوی خوا بێتەوە سەر ڕای ئەو هەموو کاردێکی کیمیاییە جارش کەم لە شەرەک پێی نەخۆش بێتەوە دەبەکە دێنێ دەیکا بە قوماش دەبەی ئاو دێنێ لە مەعمەلە قوماشی لە دروست دەکاتەوە جارێکی تر دووەم گەڕانەوە بۆ عەقڵی ڕابردوو بەداخەوە ئێستا کاروا فڵان کەس لادێییە باو باپیرانی ئێمە ئەم ئەم پێشکەوتنی تەکنەلۆجیایە نەوەڵڵا گەڵنجەکانی بوو خوێندکار ئەوانەی کە لە زانکۆ پەیمانگاکانن بگەڕێنەوە بە عەقڵی ڕابردوو باب و باپیرانمان زۆر ڕۆشنبیر بوون نەخوێندەواری ڕۆشنبیر بەڵام هەیە ڕۆشنبیری نەخوێندەوارە چونکە زوو بە کتێب خوێندنەوە نییە ڕۆشنبیری گرنگەوەیە بزانی چۆن جوان دەژی باب و باپیرانمان نەخوێندەوار بوون کۆلێج و پەیمانگا و زانکۆکانیشیان نەبوو بەڵام زۆر ڕۆشنبیر بوو جا تەماشاکە ئەوان چیان کرد بوو دۆیان دەکردە مەشکەوە، ئایا مەشکە باشتریان دەبا. پەنیریان دەکردە پێستەوە، تێکینا دە چەوریەکە وردە ورد دادا، محافەزەشی لێ دەکا. ماستیان دەکردە کیتەڵەوە، لە قوڕ دروست دەکرا. ئاویان دەکردە گۆزەوە، چ ئاوێکی بە لەزەت و بەتام. کەوچکی دارین و قاپی دارین یان قاپی لە قوڕ دروستکراوی سوورکراو، زۆربەمان ئەوەمان ڕەنگ بە بیر بێ و بینی بێشتمان. مناڵ کە دانی دەهات نە یەک بڕە لاسیکێکی طبی ئادەی بۆ بێنە ئافرەتەکە وازانە زۆر مسەقەفە بەوە ئەوە لە ئەمریکا هاتۆتەوە ئادەی لاسیکێکی طبی بۆ بێنە بەعکسەوە هەر هیچ طبی نییە چونکە تۆ نازانی ئەم لاسیکە بۆ تەمەنی چەندی ئەم منداڵە دروست کراوە ئەگەر لاسیکێک بۆ تەمەنی سێ ساڵی دروست کرابێ بیخەیە دەمی مناڵێکی یەک ساڵیەوە ساڵیەوە لە سەتا یەکی زاکری مناڵەکە لەدەست دەدا ئاسانی چ خەتەرێکی گەورەیە ئەو دەهات زمانە بزنێک یان پارچەیە گۆژ یان سیقەتۆرەیەکی ئەدایە مناڵەکە پووکی خۆشی پێ دەخوارد و تامەکەشی دەمژی و هیچ زەرەدیشی نەبوو ها چ عەقڵێکی پێشکەوتوو لە زمانی پاشایەتیە تا سەردەمی کۆماریش خوێندومەتەوە و بینیویشمانە زەرفی کاغەز بەکار هاتووە کابرا میوەی کڕیوە حتا گۆشتی کڕیوە زەرفی درێژی کاغەز هەبوو ئەو زەرفە کاغەزە کە فڕێشتدا یەکسەر شی دەبێتەوە بۆ خۆی لەگەڵ خاکە هیچ زیان و زەرەرێکی نییە یان ئەجنەبیەکان ئێستا دێنن زەرفی کاغەز یان زەرفی قوماش بەکاردێنن زۆریش دەخانێن ژینگەش پیس ناکا سێمیان گێگا مارکێتەکان چونکە ئێمە لێرە مینی مارکێت و سۆپەر مارکێتمان هەیە لەو گەورەتر کە مەڕجعی سۆپەر مارکێتەکانە لە وڵاتانی پێشکەوتوودا پێڵان گێگا مارکێت چڵە ئەوەندە گێگا دەگرێ ئەم فلاشە گێگا مارکێت واتە مەڕجەعە بۆ چەندین سۆپەر مارکێت و مینی مارکێتی خوارەوە ئەبێت داوایان لێ بکرێ ئەوانە زەرفی قوماش کیسەی کاغەز دروستکەن لۆگۆی خۆیان وەکو ڕیکلامی لێدەن بەم شێوەیە بەشەریەت لە دەستی ئەو بەڵایە ڕزگاری دەبێت چوارەم هاندانی خەڵک بۆ کۆکردنەوەی دەبە و کڕینەوەی وەڵا مناڵێک بڵێن کاکە دە دەبە بە دوو سەد و پەنجا دەکڕن هەرچی مناڵ لە دەبە کۆ دەکاتەوە هەر لەو سەیرانگەیە کابرا بۆ خۆی فڕێی نادا فڕێ درا شارەوانیشی ناوێ هەر یەکسەر خەڵکەکە بۆ خۆی کۆی دەکاتەوە بڵێ دەبەی پەنجا دیناری تەبعی پێ دەین یەکسەر ئەمە بۆ خۆی دەستگایەکی باشە کۆ بکرێتەوە جارشکە ئەو معمەلانەی بۆ دابندرێتەوە ئەم ژینگەیە لەو دەبە و لەو پیسە بە دوور بکرێت ئەگەر بێت و ئەم سەر زەوی ئێمە پێدا دەڕۆین ژینگەکەی پارێزراو نەبێ سەیران چ تامێکی دەمێنێ سەیرانێک ئەگەر هەمووی ژاوەژاو بێ سەیرانێک ئەگەر هۆڕنی سەیارە تەنها بۆ حاڵەتی ئاگادارکردنەوە بەکاردەهێندرێت تەنها بۆ حاڵەتی ئاگادارکردنەوە ئەڵە فڵان کەس ئاگادار بە حاڵەتێکی خەتەر لە ڕێگادایە کەچی لە کوردستانی ئێمەدا بۆ ئاگادارکردنەوە بۆ سەلامکردن بۆ خواحافیزیکردنی جارشکەوە ڕۆژوی سەنس هۆڕنێککە لێدا بۆ جارێش کە جوێندان هۆڕنی جوێنیش هەیە سێ چا هۆڕنی بە قووە لێدا بەسە سارەکەی کەدا ئەوە جوێندانە هۆڕینی قاپی و حەوشەکە بکەوانێ کابرا هاتۆتەوە شێ شەش حەو هۆڕن لێدا بەو شەوە یعنی قاپی حەوشەکەم بۆ بکەنەوە بۆ خۆی تاقەتی نێدا بەزێ هۆڕنی بوو گواستنەوەش هەیە ئەم هەموو هۆڕنە بەسەرێکەوە لێدرێ هۆڕنی شەڕی حیزبایەتی و کاتی ڕاگەیاندنیش هەیە ئەوانش هۆڕن بۆ یەکتر لێدە یانی ئەوەی لە وڵاتان تۆ وەرە نەزانی هۆڕنێک دروست کەی کەچی تقریبا شەش هۆکاری نابەجێی پێ جێبەجێکەی تەنها ئاگادارکردنەوەکە لەبیر چێ ئەبێ سەیرانێک چ تامێکی بمێنە کە دەنگی ئیسعافت گوێ لێ بێ والله بۆ پیاوی تێگەیشتوو حرمەتم هەیە بۆ جەنابتان هەرچی خواردنی خۆش خۆی کە گوێ لە لورەی ئیسعاف و حەریقێک بوو بە بەلاش دایانێیتەوە ئەبێ سەیرانێک شتامێکی بێنێ چوار پێنج هەزار سەیارە بەسەر یەکەوە لە چوار سایدا بڕوا و هەموو ژیانت لە خەتەرا بێ بۆیە کە ژینگە پاک نەبوو دووکەڵت هەڵمژی ئەو هەموو ژاوە ژاوەت گوێ لێ بوو کە هاتیتەوە ماڵەوە سیر دەکەی لە جیاتی مرتاح بی کە لە ماڵێ ڕۆشتوی گەلێ مێشکت سافتر بووە خەڵک لە وڵاتانی پێشکەوتوو سەیران بۆ ئەوەیە دەڵێ وەڕز بووم لە ژیانی ناو شارەکە ئەڕۆم بۆ خۆم تۆزێ هەوایەکی پاک و هێمن وەردەگرم ئێستا لە ماڵەوە گەلێ مورتاحتر بووی کە چووی کە هاتۆتەوە ماڵەوە دەبێ دەستەیە حەبی پاڕاستۆڵیشت پێ بێ ئەگەر نەیخۆی مێشکی سەرت دەتەقێ هەر لەم مەسافاندا چەندین ژن تەڵاق دراون کە گەیشتونەوە ماڵەوە ژن و پیاو لە یەک وەڕزە لەوێ ئەوەندە سەرخۆش گۆرانی دەڵێ و دەنگی مکەبەرە بەرز دەکرێتەوانێ و ئەو هۆڕن لێ دەدا و ئەو چەپڵە لێدا لەبەرەوە ئینسانی مسلمان واللهی ئەبێ گەورەتر بێ لەوە سەیران و گەشت و گوزار حەقی موسڵمانە چونکە حەقی ژینگە دەپارێزێت چونکە ئەڵێ خوایە سوپاس بۆ تۆ چونکە ئەڵێ خوایە ئەزانم ئەم زەویە چۆن بۆ ئارام کردووم بەڵام بەداخەوە بێدینەکە ئەوە نازانێ بێدینەکە هەر وا ئەزانێ لەگەڵ حورمەتم بە پەرژینی گوڵی بەهاری گوڵەباخەکان بۆ جەنابتان پیاوێکی بەڕێز لیان پرسی لە تەلەفیزۆنێکەوە ئەلێ بەهار و نەورۆز یعنی چی وتی وەڵا یعنی ئەوەی بێ لەم گۆش ببرژێنی و ساردی بخۆی تەواو هەڵپەڕی و گۆرانی بڵێ و قسەی خۆش بکەی دەی وەڵای لە دڵی خۆما وتم برا خۆ گوێدرێژی بەهاری هەر بۆیە پێ خۆشە ئەویش دەخوا و دەزڕێ و دەتەڕێ ئەبرا بەهار بۆ مسلمان زۆر جیاوازترە لە کولی چڵە گیایەکە تۆ گەورەی پەروەردگار دەبینی جا ئەگە هەر وەکو گوێ درێژ بژی تخوا حیف نییە بەهار قەساکەی و سەیرانگە ئامە بچێ پیسی بکە لەبەرەوە با بگەڕێینەوە بۆ لای خوا باسی ژینگە باسێکی گەلێک گەورەیە بۆم تەواو نەکرا وەختی جومعەکەشم تەواو بوو هەڵی دەگرم بۆ جومعەی داهاتوو بە پشتیوانی خوای پەروەردگار یا ربی خوا رەحممان پێ بکەی یا ربی خوایە بە گەورەی و رەحمەتی خۆت وشیارمان بکەیەوە لە خەوی غەفڵەت و بێ ئاگایی و بێ زانستی رامان پەڕێنی میلەتێکی بەدین بین وشیار بین بە ئاگا بین بە زانست بین لە سەرچاوە زانستەکانەوە ژیانمان پێک بێنین سەرچاوی هەموو زانستەکانیش قورآنە خوای بمانگێڕێ بۆ قورآن و سنەتی پاکی رسول الله صلی الله علیه وسلم خوای پەروەردگار ئەوەی کەوا ئەوانەی کەوا بە هەر گرفتاریەک و مەراقێکەوە دەتلێنەوە یا ڕەبی خوایە ڕزگاریان کەی خوایە چۆن زستانی بەستەڵەکت بەهۆی بەهاری ڕەحمەتەوە هەرەس پێهێنا غەم و غەفەت و ناخۆشەکانی مرۆڤایەتی و کوردستانی ئێمەش یا ڕەبی خوایە هەمووی هەرەس بێنێ نۆرەی هەموو خۆشیەکمان بێ خۆشی ئیمان خۆشی دنیا خۆشی سەرکەوتنی گەل و حکومەت خۆشی سەرکەوتنی کەسانی دەست بەخێر و خواناس و دیندار ئەوەی چاکین چاکترمان کەی ئەوەی خراپ و لار و لەوێرین یا ڕەبی خوایە هیدایەتمان بدەی بۆ سەر ڕێگای ڕاست ئامین ئامین والحمد لله رب العالمين الحمد لله الذي استخلفكم في الأرض ليبلوكم وأودع فيها من الزينة ما تقر به أعينكم